بێگومان پەروەردگاری ئێوە خودایەکی وەهایە ئاسمانەکان و ئەرزی لە شەش ڕۆژدا دروست کرد پاش ئەوە فەرماندار بوو بەسەر عەرشدا هەرچی کاروباری کائینات هەیە هەمووی لەژێر توانایی خۆیدا ڕێکەخات هەروەها کەسێ نییە بتوانێ تکای عەفوی تاوانی کەسێ بکا مەگەر پاش ئیزن و ئیجازەی ئەو ئەو زاتە پەروەردگاری ئێوەیە بیپەرستن ئایا هێشتا بیر ناکەنەوە لەوەی کە تەنها خودا شایانی پەرستنە؟ هەر ئەوە لە نەبوونەوە کائیناتی دروست کردووە، هەر ئەویشە پاش لەناوبردنیان دروستیان ئەکاتەوە تا بە دادپەروەری خۆی پاداشتی ئەوانە بداتەوە کە ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە ئەوانەیش کە کافر و بێ ئیمانن ئاوێکی زۆر گەرمی ئازاردەریان دەرخواردەدرێ و ما خلق اللە ذلک الا بالحق یفصل الایات لقوم یعلمون خودا خاوەن دەسەڵاتێکی وەهایە خۆری کردووە بە خاوەن ڕووناکی و مانگی کردووە بە خاوەن نوور و بۆ هەر یەک لەم دوانە چەند پایە و پلەیەکی داناوە تا ئێوە ژمارەی ڕۆژ و هەفتە و مانگ و ساڵ و تێکڕای وەختی خۆتان بزانن تحتهم الأنهار في جنات النعیم بێگومان ئەوانەی ئیمانیان هێناوە و کردەوەی باشیان کردووە خودا ڕێگای ڕاست و ئەسبابی پیرۆزی و بەختەوەری هەردوو دونیایان پیشان ئەدات بەهۆی نوری ئەو ئیمانەی لە دڵیاندایە و لە قیامەتیشدا لە بەهەشتە پڕ لە ناز و نیعمەتەکاندا ڕائەبوێرن و جۆباری جوان لەبەر پێیانا ئەڕوات و بە خۆشی ئەژین. دوعا و نیزایان لە بەهەشتدا ئەوەیە ئەڵێن، پاکی و بێ خەوشی بۆ تۆیە ئەی خودای پەروەردگار، هەروەها لەناویەکا سەلام لەیەکترەکەن، یا مەلائیکەکان سەلامیان لێکەن و دوا دوعایان ئەوەیە کە ئەڵێن، ستایش و سوپاس بۆ ئەو خودایە کە پەروەردگاری هەموو عالەمە. ئەگەر خودا گورج خەڵکی تووشی مەینەتی و نەگبەتی بکردایە وەک چۆن گورج تووشی خێر و خۆشیان ئەکات زوو کارە بڕایەوە و ئاکامیان ئەهات و لەناوە بران ئەوانەی بەتەمای زیندوو بوونەوە و بە ئێمە گەیشتن نین لێیان ئەگەڕێین لە گومڕاهی خۆیاندا سەرگەردان بن واتە دوایی حیسابیان لەگەڵ ئەکەین. جا کە چووین بە دەنگیەوە و مەینەتەکەمان لە کۆڵ کردەوە دیسان ڕێگایی گومڕاهی ئەگرێتەوە بەر و لە خۆی بایی ئەبێ ئەڵی هەرگیز لێمان نەپاڕاوەتەوە بۆ لابردنی ناخۆشی ستەمکارە لە سنوور دەرچووەکان ئا بەم جۆرە کردەوەی بەدی خۆیان و لە خۆبایی بوونیان لە بەر چاو جوان کراوە. کذلک نجزی القوم المجرمین بەڕاستی ئێمە خەڵکی سەردەمەکانی پێش ئێوەمان لەناو بردن کە ستەمیان کرد و بەگوێرەی فەرمانی خودا نەجوڵانەوە و پێغەمبەرانیان بە ئایەت و موعجیزەوە بۆ ئەهات کەچی ئیمانیان پێ نەئەهێنان ئێمە ئا بەو جۆرە پاداشی تاوانباران ئەدەینەوە قورئانێکی تری غەیری ئەم قورئانەمان بۆ بێنە کە بە دڵی ئێمە بێ، یا ئایەتەکانی بگۆڕە بە ئایەتی تر، تۆ ئەی پێغەمبەری خودا بڵێ، بۆ من ڕەوا نییە لە خۆمەوە بیگۆڕم، من دوای ئەوە ئەکەوم کە بە وەحی بۆم دێت، بەڕاستی ئەگەر من بێ گوێیی خودای خۆم بکەم و بیگۆڕم لە سزای ڕۆژێکی سامناکی گەورە ئەترسم. افلا تعقلون. بڵێ، ئەگەر خودا غەیری ئەمەی بویستایە من بۆم نە ئەخوێننەوە و لەسەر زوبانی من ئاگەداری نە ئەکردن پێی، من تەمەنێکی زۆرم لەناو ئێوەدا بردۆتە سەر، چل ساڵ لەناوتانا ژیاوم پێش هاتنی قورئان و خوێندنەوەی بەسەرتاندا، سبحانە وتعالی عما یشرکون. ئەو کافرانە غەیری خودا شتی وا ئەپەرستن کە ناتوانێ زیانیان لێ بدات یا قازانجیان پێ بگەیەنێت هەروەها ئەڵێن ئەو بتانە لای خودا تکامان بۆکەن تۆ پێیان بڵێ ئایا ئێوە خەبەری شتێ بە خودا ئەدەن کە نەیزانێ لە ئاسمانەکان و لە زەویدا؟ ئەگەر لەبەر ئەوە نەبوایە کە خودا هەر لە ئەزەل بڕیاری داوە موحاکەمەی خەڵک بخاتە ڕۆژی قیامەت زوو حوکمی ئەدا لە بەینی کۆمەڵانی جیا جیادا و ئەوی لەسەر حەقە ئەیهێشتەوە و ئەوی لەسەر ناحەقە ئەیفەوتاند. ویقولون لولا انزل علیه آیە من ربه فقل انما الغیب للە فانتظروا انی معکم من المنتظرین ئەو کافرانە ئەڵێن، ئەوە بۆچی موعجیزەیە لە ئاسمانەوە ڕەوانە نەکرایە خوارەوە بۆ سەر محەممەد؟ بڵێ، هەر خودا خۆی غەیبزانە، من چوزانم بۆ ناینێرێ؟ دەی چاوەڕوان بن، منیش لەگەڵ ئێوەدا چاوەڕوانم. قل اللە اسرع مکرا ان رسلنا یکتبون ما تمکرون. لە پاش مەینەت و ناخۆشی وەک دەرد و گرانی کە توشیان ئەبێ ئەگەر لایان لێ بکەینەوە و خۆشی و لەش ساغیان بدەینێ و ڕەحمیان پێ بکەین لەباتی سوپاس و شوکرانە بژێری دەس ئەدەنە فێڵ کردن و سەرپێچی لە پێغەمبەر پێیان بڵێ، خودا لە ئێوە زووتر کاری خۆی بڕیوەتەوە و بڕیاری داوە کە لە ڕۆژی خۆیدا تۆڵەتان لێ بکاتەوە. فریشتەکانمان هەموو کردەوەکانتان ئەنووسن و هیچیان لێ ون نابێ. هو الذی یسیرکم فی البر والبحر. کە لە کەشتی دابن و بایەکی خۆش و ئارام کەشتیەکەیان بخاتە گەڕ و بیان با و دڵیان پێی خۆش ببێ و لەو کاتەدا بایەکی توند لێیان هەڵکات و شەپۆل لە هەموو لایەکەوە بۆیان بێت و وابزانن گەمارۆ دراون و ئیتر ڕزگار بوونیان بۆ نیە لەو کاتەدا بە ئیخلاس و باوەڕێکی بێ گەردەوە لە خودا ئەپاڕێنەوە کە ڕزگاریان بکات و ئەڵێن ئەگەر لەم تەنگانەیە ڕزگارت کردین سوپاس گوزار و شوکرانە بژێرە بین. لەوەی کە بنیادەم و گیانلەبەرەی خۆن، جا کە زەوی بە سەوزی و بەروبوومەوە خۆی بگرێت و ببووژێتەوە و وەک بووک بڕازێتەوە و هەموو جۆرە دانەوێڵە و بەرهەمێکی پێ بگات و خەڵک وا بزانن ئیتر دەستیان لێ گیرە بێت و سوودی لێ وەرەگرن، لە پڕ فرمانی ئێمە ڕووی تێ بکا، بە سەرما یا بە تەرزا یا بە گڕی تیژ یا هەر دەردێکی تر و بە جۆرێ بنبڕی بکەین کە بڵێی دوێنێ هەر کشتوکاڵیش نەبووە. ئولائیک اصحاب الجنە هم فیها خالدون خۆ ئەو کەسانەی چاکە ئەکەن و لە خودا ئەترسن پاداشتی زۆر چاک هەیە لەگەڵ زیادەدا کە گەیشتنە بە لقای خودای گەورە و لە ڕۆژی قیامەتدا تۆز و گەردی غەم و پەژارە ڕوخساریان داگیر ناکات و سوکی و بێ حورمەتیان بەسەردا نایێ ئا ئەوانە خاوەنی بەهەشتن و هەتا هەتایە تیایدا دەمێننەوە ئولائیک اصحاب النار هم فیها خالدون ئەو کەسانەیش کردەوەی خراپەکەن پاداشتێکی خراپی بەقەد خراپەکەیان هەیە و سوکی و بێ حورمەتی داگیریان ئەکات و کەس نایان پارێزێ لە سزای خودا دەموچاویان ئەوەندە ڕەشە ئەڵێی بە شەوی تاریک داپۆشراوە وضل عنهم ما كانوا یفترون ئا لەو کات و ساتەدا هەموو نەفسێک کردارەکانی دونیای تاقی ئەکاتەوە و ئەبینێ کامی قازانجی هەیە بۆی و کامی زیانی لێ ئەدا و هەموو ئەگەڕێنەوە بۆ لای خودا کە سەرداری ڕاستەقینەیانە و پاداشی هەموو کردەوەکانیان ئەداتەوە ئیتر ئەو هاوبەشە ساختانەیان لێ ون ئەبن کە لە دونیادا بە درۆ هەڵیان بەستبوون و بە هیچ جۆرێ فریایان ناکەون. کێ لە ئاسمان و لە زەویەوە ڕۆزی و ژیوارتان ئەداتێ؟ یاخۆ کێ بتوانێ هێزی بیستن و بینین دروست بکات؟ کێ ئەژیێنێ و ئەمرێنێ؟ یا کێ گیان لەبەر لە نوتفە دروسەکات و نوتفە لە گیان لەبەر؟ کێ کاروباری ئەم کائیناتە هەڵە سوڕێنێ؟ بێگومان ناتوانن ئینکار بکەن و ئەڵێن خودایە، جا تۆ پێیان بڵێ، کەواتە بۆ لە خودا ناترسن و بۆ هاوبەشی بۆ دائەنێن؟ قل اللە یبدء الخلق ثم یعیدە فانا تؤفکون پێیان بڵێ، ئەوانەی کە ئێوە بە هاوبەشی خودایان دائەنێن، یەکێکیان هەیە بتوانێ یەکەم جار کائینات دروست بکات و پاش لەناوبردن جارێکی تر دروستیان بکاتەوە؟ ئەوان ناتوانن ئینکاری ڕاستی بکەن. بێگومان ئەوان وەڵامیان نیە بیدەنەوە جا تۆ بڵێ هەر خودا هیدایەتی ئادەمی زادە دا بۆ لای حەق هەروەها پێیان بڵێ ئایا کەسێ هیدایەتی خەڵک بدا بۆ ڕێگای ڕاست شایانی ئەوەیە کە پەیڕەوی بکرێ و بە گوێی فەرمانی بکرێ یا کەسیکی وێڵی وەها کە شارەزا نەبێ مەگەر یەکێ شارەزای بکات بەڵکو فەرموودەی خودایە و موعجیزەیە و هۆی باوەڕکردنە بەو کتێبانەی لە پێش ئەودا نازڵ بوون وەک تەورات و ئینجیل، هەروەها هۆی بەیان و تەفسیلی ئەو حوکمانەیە کە لەسەرتان نووسراون و گومان و شوبهەی تێدا نییە و لای خودای پەروەردگاری هەموو جیهانەوە هاتووە. ئەم یەقولونە افتەڕاه. بڵێ، ئەگەر ڕاست دەکەن قورئان وتاری ئادەمیزادە، دە ئێوە سورەتێ وەک سورەتەکانی بێنن و بۆ ئەم مەبەستە لە هەر کەس ئەتوانن داوای یارمەتی بکەن بێجگە لە خودا ئەگەر ڕاست دەکەن، دیارە هەرچی بکەن ناتوانن ئەوە جێبەجێ بکەن و وێنەی سورەتێکی قورئان بێنن. بل کذبوا بما لم یحیطوا بعلمه ولما یأتهم تأویله وربک اعلم بالمفسدین. ئەوانەی ئینکاری قورئانەکەن هیوایان هەیە لە دڵی خۆیاندا ئیمانیان پێی هەیە و ئەزانن ڕاستە بەڵام لە ڕق و قیندا سەرپێچیەکەن و ئینکاریەکەن هیوایشیان هەیە بە تەواوی بە دڵ و بە زوبان ئیمانیان پێ نیە خودا لە هەموو کەس چاکتر ئاگای لە خراپەکاران هەیە. لەو کافرانە هیوایش هەن سەیرتەکەن و نیشانە و بەڵگەی پێغەمبەریت تێدا ئەبینن بەڵام لەبەر سەرکەشی باوەڕت پێ ناکەن و ئیمانت پێ ناهێنن ئەوانە لە عاستی ڕاستیدا کێرن ئایا تۆ ئەتوانی کێر هیدایەت بدەی کە سەرەڕای کێریەکەی دڵیشی ڕووناک نەبێ؟ لەو ڕۆژەدا کە لە پاش مردن، خودا زیندوویان ئەکاتەوە و کۆیان ئەکاتەوە بۆ حیساب و کیتاب، لە ترس و سامی ئەو ڕۆژەدا وا ئەزانن تەنها سەعاتێک نەبێ لە دنیادا نەماونەتەوە. یەکتر ئەناسن وەک پێش ماوەیەکی زۆر کەم یەکتریان دیبێ. ئا لەو کاتەدا تێئەگەن کە بەڕاستی ئەوانەی لە دنیادا باوەڕیان بە زیندووبوونەوە و بە خودا گەیشتن نەبووە، زەرەرمەند و ڕەنج بە خەسارن و شارەزای ڕێی ڕاست نەبوون. ئەگەر هەندێ لەو سزایانەت پیشان دەین کە بەڵێنمان داوە کافرەکانی پێ سزا بدەین وەک شکستیان لە غەزای بەدردا یا بتمرێنین و لە دنیادا نەیبینی ئەوا لە ڕۆژی قیامەتدا بە چاوی خۆت ئەیبینی چونکە هەموویان سەرەنجامیان لای ئێمەیە و خودا لە هەموو کردەوەیان ئاگەدارە و تۆڵەیان لێ ئەسێنێتەوە. ولکل امة رسول فَإِذَا جَاءَ رَسُولُهُمْ قُضِیَ بَیْنَهُم بِالْقِسْطِ وَهُمْ لَا یُظْلَمُونَ هەر ئوممەتێ لە ئوممەتانی پێش ئێوە پێغەمبەرێکیان بۆ تا بانگیان بکا بۆ خودا پەرستی جا کە پێغەمبەرەکەیان هات و ئاگەداری کردن و نامەکەی پێ گەیاندن ئیتر گلەیی خۆیان لەسەر خۆیان و لە ڕۆژی قیامەتدا بە داد حوکم ئەکرێ لە نێوانیاندا هەموو ئەوانەی لە دونیادا ستەمیان کردووە کە لە ڕۆژی قیامەتدا لەلایەن خوداوە بە شێوەیەکی دادپەروەرانە حوکم ئەکرێ لە نێوانیانا و کەس ستەمی لێ ناکرێ و سزای خوا بە چاوی خۆیان ئەبینن و ئەیچێژن و پەشیمانی و ئاخ و داخ ئەپەسێننە دڵیان ئەگەر هەرچی دارایی و سامانی دونیا هەیە موڵکی ئەوان بێ لە پێناوی ڕزگار بوونی خۆیانا لەو سزایە هەمووی ئەبەخشن. بەڵام زۆرتری خەڵک نازانن و فیکر و هۆشیان کەم و کورتە. هو یحیی و یمیت و الیه ترجعون. هەر خودای دەسەڵاتدارە مردوو زیندووەکاتەوە و زیندوو ئەمرێنێ و هەمووتان بۆ لای ئەو ئەگەڕێنەوە. بەڕاستی قورئانێکتان بۆ هاتووە پڕیەتی لە ئامۆژگاری و ڕێگای ڕاستتان پیشانەدات بۆ قازانجی دین و دونیاتان ئەمرتان پێکا بە چاکە و نەهیتان ئەکا لە خراپە کە ئەمانە هەموو شیفای دڵ و دەروونن و لە گومان و بیروباوەڕی خراپ پاکتان ئەکەنەوە ئەو قورئانە هۆی شارەزایی و ڕەحمەتە بۆ خاوەن باوەڕە دیندارەکان. هەندێکیتان حەڵاڵ کردووە و هەندێکیتان حەرام کردووە، ئایا خودا ڕێگای داون هەندێکی حەڵاڵ و هەندێکی حەرام بکەن؟ یا خۆتان لە خۆتانەوە بەدەم خوداوە هەڵتان بەستووە کە خودا شتی وەهای نەفەرمووە؟ وما ظن الذین یفترون علی اللە الکذب یوم القیامە. دۆستەکانی خودا ئەوانەن کە بە ڕاستی و لە ناخی دڵەوە باوەڕیان بە خودا و پێغەمبەر هەیە و خۆیان لە هەموو کارێکی ناڕەوا و ناشەرعی ئەپارێزن و لە سزای خودا ئەترسن. لهم البشری فی الحیاة الدنیا وفی الآخرە. لا تبدیل لکلمات الله ذلک هو الفوز العظیم ئەمانە لە دونیادا قورئان و پێغەمبەر موژدەی سەرفرازییان ئەدەنێ و لە قیامەتیشدا فریشتەکان بە موژدەوە بە پیریانەوە دێن. بێگومان ئەوانەی لە ئاسمانەکان و لە زەویدان چ بنیادەم و چ فریشتە هەموو مڵک و بەندەی خودان و شایەنی ئەوە نین ببنە هاوبەشی خودا ئەوانە کە غەیری خودا ئەپەرستن دوای هاوبەشی ڕاستەقینە نەکەوتوون چونکە هاوبەشی ڕاستەقینە بۆ خودا نییە ئەو کافرانە تەنها دوای گومان کەوتوون و درۆزنن کە ئەڵێن خودا هاوبەشی هەیە. ژیانیان لە دنیادا ڕابواردنێکی کەم و ناپایەدارە، پاشان بۆ لای ئێمە دێنەوە و سەرەنجامیان لای ئێمەیە و بەرامبەر بەو کوفر و درۆ هەڵبەستن و کردارە بەدانە کە کردوویانن سزایەکی سەختیان ئەدەین و تۆڵەی بەر و دوایان لێ ئەسێنینەوە. واتل علیهم نبأ نوح اذ دەنگوباسی نوحیان بەسەرا بخوێنەوە کە وتی بە قەومەکەی، ئەی قەومینا! ئەگەر زەحمەت و گرانە لەسەرتان من لەناوتانا بم و بە ئایەتەکانی خودا ئامۆژگاریتان بکەم، ئەوا من پشت بە خودای خۆم ئەبەستم. ئێوەش هەموو مەکر و هیممەتی خۆتان ئامادە بکەن، خۆتان و ئەوانەی بە شەریکی خوداتان داناون. جا ئەگەر پشتتان لە ئاین هەڵکرد و سەرپێچیتان کرد ئەوە کەیفی خۆتانە، خۆ من داوای هیچ پاداشتێکم لە ئێوە نەکردووە، پاداشی من لەسەر خودایە، من ئەمرم پێکراوە ئیتاعەی خودا بکەم و لە کۆمەڵی موسڵمانان بم. فَکَذَّبُوهُ فَنَجَّینَاهُ جا ئەوانیش نوحیان بە درۆزن دانا و باوەڕیان پێ نەکرد، ئەوە بوو ئێمەیش نوحمان ڕزگار کرد لە کەشتیدا لەگەڵ ئەوانەی لەگەڵیا بوون و باوەڕیان پێ کردبوو، ئەوانەمان کردن بە خاوەن جێگا و جێنشین لە زەویدا و ئەوانەیش کە نوحیان بە درۆزن دائەنا و باوەڕیان بە ئایەتەکانمان نەئەکرد هەموویانمان خنکاندن. دە سەیر بکە ئەنجامی ئەوانە کە لە سزای خودا ترسێنران و سەرپێچییان کرد چی بوو، چۆن لەناو بران. استکبروا وکانوا قوما مجرمین. پاش ئەوانیش موسا و هارونمان نارد بۆ لای فیرعەون و کۆمەڵەکەی لەگەڵ ئایەت و موعجیزەکانماندا ئەوانیش واتە فیرعەون و کۆمەڵەکەی خۆیان بە گەورە دانا و باوەڕیان بە موسا و هارون نەکرد و کۆمەڵێکی تاوانبار بوون وبشر المومنین. وەحیمان بۆ موسا و هارونی برای کرد کە خۆتان و کۆمەڵەکەتان لە شاری میسر نیشتەجێ ببن و خانوەکانتان بکەنە جێکای نوێژ و خواپەرستی نوێژیان تیا بکەن و ڕووبکەنە قیبلە واتە کەعبە، مژدەیش بە خاوەن باوەڕەکان بدە کە لە دونیادا سەرەکەون و لە قیامەتیشدا جێگایان بەهەشتی بەرینە. ئنجا بەنی ئیسرائیلمان لە دەریا پەڕاندەوە و بە سەلامەت گەیشتنە قەراغ دەریا و فیرعەون و لەشکرەکەی ستەمکارانە بە ڕاکردن دوایان کەوتن تا گەیشتنە ڕادەیەک خەریک بوو فیرعەون لە نیلە ئەخنکا ئنجا وتی باوەڕم هێنا کە هیچ خودایە نییە بە ڕاستی عیبادەتی بۆ بکرێ ئەو خودایە نەبێ کە بەنی ئیسرائیل باوەڕیان پێ هێناوە و منیش لە موسڵمانانم. لە کاروباری ئایینیدا جیاوازی نەکەوتە ناویان ئیلا پاش خوێندنەوەی تەورات و زانینی حوکمەکانی. بێگومان خودا لە ڕۆژی قیامەتدا دەربارەی ئەو شتانەی کە ئیختیلافیان تێدا هەبوو حوکم لە بەینیانا ئەکات و ڕاست و چەوتیان لێک جوێ ئەکاتەوە و هەر کەس حەقی خۆی ئەداتێ لقد جاءک الحق من ربک فلا تکونن من الممترین تۆ ئەگەر لە ڕاستی ئەو قورئانەی بۆمان ناردوویت گومانێکت هەیە بڕۆ لەوانە بپرسە کە پێش تۆ تەوراتیان خوێندۆتەوە لە تەوراتەکەی ئەواندا باسی ڕاستی ئەم قورئانە هەیە بۆ خەڵکی گوندێ لەو گوندانەی بەهۆی بێ ئیمانیەوە نغرۆمان کردن بەر لەوەی سزا و غەزەبی خوا بە چاوی خۆیان ببینن ئیمانیان نەهێنا تا ئیمان هێنانەکەیان بە کەڵکیان بێ بەڵام قەومی یونس سەلامی خوای لەسەر بێ کە نیشانەی سزایان دی پێش هاتنەکەی ئیمانیان هێنا جا کە ئیمانیان هێنا سزامان لێ لادان ئەو سزایەی بۆیان ئەبوو بە مایەی سەرشۆڕی لە دونیادا ئەگەر خودا بیویستایە هەموو ئەهلی سەر زەوی ئیمانیان ئەهێنا و تاقیان لێ دەرنەئەچوو کە بێ ئیمان بێ بەڵام خودا خواستی ئەوەی نەبوو کەواتە نابێ ئایا تۆ بە زۆر ئەتەوێ هەموو خەڵک موسڵمان بکەی؟ وما كان لنفس أن تؤمن إلا بإذن الله ويجعل الرجس على الذين لا يعقلون تۆ بڵێ بەو کافرانە، سەیر کەن چی لە ئاسمانەکان و لە زەویدا هەیە لەو شتانەی کە دەلیل و بەڵگەن لەسەر بوونی خودا و دەسەڵاتی، بەڵام موعجیزە و ترساندن سوودی نییە بۆ قەومی بێ ئیمان. فهل ینتظرون الا مثل ایام الذین خلوا من قبلهم، فَإِن فَعَلْتَ فَإِنَّکَ إِذًا مِنَ الظَّالِمِینَ. بێجگە خودا بانگ لەو شتانە مەکە کە نە ئەتوانن قازانجت پێ بگەیەنن و نە ئەتوانن زیانت لێ بدەن، ئەگەر تۆ شتی وەها بکەی لە زومرەی ستەمکاران ئەبیت. پەیڕەوی ئەو قورئانە بکە کە بە وەحی بۆت نێرراوە و خۆگر بە لە گەیاندن و ڕەفتار پێکردنیدا تا خودا فەرمانی خۆی جێبەجێ ئەکا خودا باشترین فەرمانڕەوایە. لە شەدادی کوڕی ئەوسەوە ڕەحمەت و ڕەزای خوای لەسەر بێ فەرمووی، پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم فەرمووی، هیچ موسڵمانێک نییە بڕواتە جێگەی نووستن و سورەتێک لە قورئان بخوێنێت، مەگەر خوداوەند فریشتەیەکی پارێزگاری بۆ دەنێرێت هیچ شتێکی زیان بەخشی لێ نزیک نابێتەوە هەتا هەڵدەستێتەوە. خولاسەی تەفسیری نامی، خولاسەی تەفسیری نامی، دانراوی گەورە زانای کورد مامۆستا مەلا عەبدولکەریمی مودەڕیس، قورئانی پیرۆز بە دەنگی محمد صدیق المنشاوی خوێندنەوەی فەضائیل و شکۆی سوڕەتەکان مامۆستا بەکر حەمە صدیق خوێندنەوەی تەفسیر فاتیح شێخ محمد شێخ سەمیع مافی کۆپی کردن و پەخش کردنی ئەم بەرهەمە پارێزراوە بۆ ناوەندی ڕاگەیاندنی ئارا خولاسەی تەفسیری نامی.